بەڕێزان گەیشتینە پاری سی. دروستکردنی شەوق و زەوق لە کەسانی تردا بۆ خزمەتی ئێمەیە. ئازیزان چی بکەین تا خەڵکان بە شەوق و زەوقەوە لەسەر پێشنیاری ئێمە ئەوەی کە دەمانەوێت ئەنجامی بدەن؟ ساڵی هەزار و نۆ سەد و پازدە ی زایینی ئەمریکا بە ترس و لەرز و نیگەرانییەوە دەیڕوانیە ئەوروپا کە چۆن دەوڵەتەکانی بەر بوونەتە جیهانییەک و لەم میانەیەدا خەڵکی بێ تاوان دەبنە قوربانی. ئایا ئیمکانی هەبوو جارێکی تر فریشتەی ئاشتی و ئارامی ببینرێت؟ ئایا جێگیرکردنی ئاشتی لە دەست کەس دەهات؟ ئایا دەکرا ڕێگەیەک بۆ ڕێگری کردن لە کوشت و کوشتار دەست بخرێت؟ کارێکی دژوار بوو بەڵام وودرۆ ویڵسۆن سەرەک کۆماری ئەو کاتی ئەمریکا بەنیاز بوو. هەستێت بەم کارە، ئەو دەیویست لە ڕێگەی جێگیربوونی ئاشتی لە ئەوروپادا هەوڵ بدا، بەڵام چۆن؟ وودڕۆلسون بە نیاز بوو نوێنەرێک وەک هەڵگری پەیامی ئاشتی بنێرێ بۆ ئەوروپا. ئەم کەسە دەبێت لەگەڵ سەرانی وڵاتە بەشەڕهاتووەکان دانیشتن بکات و قەناعەتیان پێ بهێنێت کە واز لە جەنگ بێنن. ئەو کەسەش کە خۆی بۆ ئەو کارە ئامادە کردبوو، ولیام جنینگ، وەزیری ناوخۆی ئەو کاتەی ئەمریکا بوو کە لە کەسە لێهاتووەکان بوو. ئەو ئارەزووی وەها بوو کە وەها کارێک لە ڕێگەی سەرەک کۆمارەوە پێشنیار بکرێت و ئەویش بە گیان و دڵ ئەوە قبوڵ بکات و بەو پەڕی تواناوە لە ڕێی پیادە کردنیدا هەوڵ بدات چونکە بە کارێکی ئامانجی گەورەی دەزانی و ئەگەر سەرکەوتنی بە دەست بهێنایە ناوی بە نەمری دەمایەوە بەڵام ویلسۆن بۆ ئەم کارە هاوڕێی خۆی سەرهەنگ هاوسی دەست نیشان کرد و پێشی وت کە ئەو بابەتە لای براین باس نەکات. سەرهەنگ هاوس لە بیرەوەرییەکانی خۆیدا کە پاش ماوەیەک بڵاو کرایەوە دەنووسێ. ئەو کاتەی کە برایان زانیان من وەک سەفیر بەرەو ئەوروپا دەڕۆم، گەلێک خەمبار و دڵشکاو بوو، تەنانەت بە منی وت لە بیری خۆمدا چەندەها پلانم بۆ ئەم کارە ڕێکخستبوو، بەڵام ئێستا هەموو بەرنامەکانم هەڵوەشاندەوە. من بۆ دڵدانەوەی ئەو وتم. سەرۆک کۆمار نایەوێت ئەم کارە بە شێوەیەکی ڕەسمی بێ. ئەگەر تۆ وەک سەفیر بچیتە ئەوروپا، ئەوا هەموو فیکرەکان بەرەو لای تۆ ڕاکێش دەبن و خەڵک دەڵێن مەگەر چی ڕوویداوە کە براین یەکێک لە کەسایەتیە گرنگەکانی ئەمریکا، چۆتە ئەوروپا، سەرە هنکهاوس کە پێدەچێت هەر لەبەر ئەو کات و شوێن ناسینەوە و زیرەکیەی خۆی بێت کە بوو بۆ یەکێک لە هاوڕێیان و ڕاوێژکارە گرنگەکانی سەرۆک، هەر بەو وردبینی و لێهاتووییەی خۆی بە جۆرێک برایانی قەناعەت پێکرد کە ئەو نەک تەنها هەستی بە ڕەنجان نەکرد بەڵکو پێگەی خۆشی بە دڵ گەرمتر زانی. سەرهەنگ هاوسی زیرەک وای دەرخست کە براین گرنگترە لەوەی کە بچێت بە دوای کارێکی وەها کەمبایەخ و براینیش بە دەستکەوتنی ئەو خاڵە زۆر خۆشحاڵ بوو. سەرهەنگ هاوس ئەم دەستوورە گرنگەی لەمەڕ مامەڵە و هەڵسوکەوت لەگەڵ خەڵکاندا پێشنیار کردووە کە ئەمە کورتەکەیەتی. بە جۆرێک ڕەفتار بکەن کە خەڵکانی تر بە مەیل و شەوق و زەوقەوە بە پێی پێشنیارەکەی ئێوە، ئەوەی کە دەتانەوێت ئەنجامی بدەن. ویلسۆن کاتێک کە دەیویست ویلیام گیس مکئادۆ بۆ ئەندامێتی کابینەکەی خۆی بانگهێشت بکات، هەمان دەستوورکاری بەکارهێنا کە سەرهەنگ هاوس، هاوڕێ و ڕاوێژکاری ئەو، تەجروبەی کردبوو. ویلسۆن دەیویست پلەیەکی زۆر گرنگ کە پێشنیارکردنی ئەو پلەوپایە بۆ هەر کەسێک بە شانازییەکی گەورە دەژمێررا، بە مکئادۆ ببەخشێت، بەڵام دەبوو بە جۆرێک ڕەفتار بکرایە کە بەرامبەر لە هەر لایەکەوە خۆی بە گرنگ بزانێ. تاکو لە ئەنجامی ئەو کارەدا سەرکەوتوو بێ. با شێوازی کاری ویلسۆن لە سەر شێوازی کورتەی ڕاپۆرتی نێرراو لە مکئادۆ ببیستین. سەرۆک ویلسۆن بە منی وت کە دەیەوێت کابینەکەی پێک بهێنێت، بۆ ئەم کابینەیە کەسایەتیگەلێکی هەڵبژاردەی لە بیردا هەیە. ئەو کاتێ دەیویست پێشنیارەکەی لەگەڵ مندا باس بکات وتی، زۆرم پێ خۆش دەبێ ئەگەر پلەی وەزارەتی دارایی کە بە ڕای من زۆر هەستیارە بەڕێوە بردنی پێویستی بە توانایەکی زۆر هەیە، قبوڵی بکەیت و بیگریتە ئەستۆ. سەرۆک ویلسۆن جۆرێک. ئەم بابەتەی لەگەڵدا باس کردم کە گوایە وەک دەڵێت، ئەگەر ئەم پۆستە وەربگری لوتفێکی گەورەت لەگەڵ کردووم چونکە تۆ پلە بەرزتریت لەم قسانە و ئەم کارە بۆ تۆ بچوکە. ئەوەش بوترێت کە ویلسۆن هەمیشە بەم جۆرە ئەدەبە و ڕەفتاری دەکرد ئەگەر بهاتایە لە هەموو بوارەکانی تردا لەو شێوازە پەیڕەوی بکردایە دەیتوانی پەیڕەوی مێژووی ئەمریکا بگۆڕێ. لە ڕەخنەکانی کاری ویلسۆن ئەمە بوو کە بایەخێکی ئەوتۆی نەدەدا بە حیزبی کۆماریخواز و کۆنگرەی ئەوانی لە خۆ ڕازی نەدەکرد. ئەو ئالی هوروت و یاخود هاکزی کە کەسانێکی کارزان و لێهاتووی ناسراوی حیزبی بەرامبەر بوون دەستیان دەڕۆیشت لەگەڵ خۆیدا نەبرد بۆ کۆنفڕانسی ئاشتی تاکو بوونیان کێش و متمانەیەک بێت. بەڵام لە بری ئەوان ژمارەیەک لە پیاوانی بێ بایەخ و نەزانی لەگەڵ خۆی برد تەنها لەبەرئەوەی کە لە حیزبەکەی خۆی بوون بەڵام نەیانتوانی هیچ کاریگەریەکیان هەبێت. ویلسۆن هەمیشە لەگەڵ حیزبە موخالیفەکان و ڕکەبەرەکانیدا دژایەتیی دەکرد. سەرەڕای کارزانی، مۆڵەتی بەوان نەدەدا کە لە کاروباری وڵاتدا دەستیان هەبێ. بەرەنجامەکەشی ئەمە بوو کە نەگەیشتە مەبەستەکانی خۆی و نەیتوانی بەرنامەکانی جێبەجێ بکات و تەنانەت سەلامەتی و تەندروستی خۆی لەسەر ئەم کارە دانا و لە هەمووی گرنگتر ڕەهەندی ئومێدبەخشی مێژووی ئەمریکای گۆڕی. بەڵێ ئازیزان یەکێک لە بڵاوکەرەوە گەورە بەناوبانگەکانی ئەمریکا دەناسم کە ئەم ڕێسایی کردبووە دروشمی بڵاوکراوەی خۆی کارێک بکەن تا خەڵکانی تر بە مەیل و شەوق و زەوقەوە بە پێی ویستی ئێوە ڕەفتار بکەن. ئەم نووسینگەی بڵاوکردنەوەیە بە ڕادەیەک لە جێبەجێکردنی دەستووری کاری سەرەوەدا لێهاتوویی دەستکەوتبوو کە ئەو، هنری، نووسەری بەناوبانگ دەربارەی ئەوە بەمجۆرە دەنووسێت کاتێک، دابلدی خاوەنی بڵاوکراوەکە ئامادەنەبوو یەکێک لە نووسینەکانی من چاپبکا، بە جۆرێک ئەم بابەتەی پێ ڕادەگەیاندم کە هەستم بەرامبەر بەوان باشتر دەبوو. تەنانەت ئەگەر بە شێوەیەکی جیا لەم شێوەیە بڵاوکەرەوەیەکی تر ڕازی بووبوایە کە بەرهەمەکەم چاپبکات، تا ئەم ڕادەیە خۆشحاڵ نەدەبوو. من پیاوێک دەناسم کە بەهۆی دەسەڵاتی. تەواویەوە لە وتارداندا و هەروەها بەرفراوانی زانیارەکانی لە وتارداندا بانگهێشت دەکرا بۆ کۆڕ و کۆبوونەوەکان، بەردەوامیش ئەو بانگهێشتانە ڕەت دەکاتەوە، ئەو تەنانەت بانگهێشتی ئەو کەسانەشی ڕەت دەکردەوە کە قەرزداریان بوو، کە کەسی بانگهێشت کەر نەک هەر لێی نەدەڕەنجا بەڵکو خۆیشی بەمنەتباری ئەو دەزانی. ئەو هەرگیز ناڵێت کە بەهۆی گرفتاری یاخود ماندوێتی و یا لە قبوڵکردنی بانگهێشتەکەدا داوای لێبوردن دەکات کە پێی ناکرێ، ئەو لە سەرەتاوە لەو بابەتەی کە بەسەریان کردۆتەوە ڕێز و سوپاسی خۆی دەردەبڕێت و پاشان بەوپەڕی ناڕەحەتی دەربڕینەوە داوای لێبوردن دەکا کە ناتوانێ بانگهێشتەکە قبوڵ بکا ئەوکات وتاربێژێکی تری پێ دەناساندن بەڕێزان بەواتایەکی تر ئەو مەجال بەکەسی بەرامبەر نادا کە ڕەتکرانەوەی لێک بداتەوە و ناڕەحەت ببێ بەڵکو بەرامبەر ناچار دەکا بەرەولای وتاربێژێکی تر بیربکاتەوە کە پێدەچێت کارەکەی ئەو ڕاپەڕێنێ. بۆ نموونە دەستبەجێ پاش داوای لێبوردن لە نەتوانینی خۆی لە قبوڵکردنی ئەو بانگهێشتەدا دەڵێت، بۆچی سوود لەو هاوڕێی من وەرناگرن کە ناوی گلیولندرا جرزە، سەرنووسەری گۆڤاری برۆکلینە؟ ئەرێ بەڕاست بیرت لەوە کردۆتەوە کە ماگی هیوک دەعوەت بکەیت؟ ئەو ماوەی پانزە ساڵە لە فەڕەنسادا نیشتەجێ بووە و لەوێ کاری کردووە. داستان گەلێکی سەرنجڕاکێشی زۆری دەربارەی تەجروبەکانی خۆی وەک هەواڵنێرێکی ئەوروپایی لەلایەکەوە دەتوانێت بۆ ئێوەی باس بکات وەی بۆچی لیۆ نگستون هیوز لانگفلو بانگهێژ ناکەن ئەو کۆمەڵە فیلمێکی زۆر جوان و لێهاتوانەی دەربارەی ڕاو لە هیندستاندا ئامادە کردوە جی ئەلف واند سەرۆکی دامەزراوەی چاپی واند کە یەکێک بوو لە گەورەترین دامەزراوەکانی چاپ لە نیۆیۆرک کێشەی ڕەفتاری هەبوو لەگەڵ بەرپرسی دەزگاکانی ئامێری چاپ کە دەبوو بە جۆرێک یەکلایی بکاتەوە. خۆشەویستان بەرپرسی چاپخانە ئەرکی ئەوە بوو ئاگاداری ئامێرەکانی پیتچنی و ئامێرەکانی چاپ بێ، ئەم کارەش بۆ یەک کەس کارێکی قورس بوو بە تایبەتی کە کەسی ئاسایی نەیدەتوانی لەو کارەیدا یارمەتی بدەن. چاپخانە شەو و ڕۆژ کاری دەکرد، بەرپرسەکەی بەردەوام لە کاری زۆر گلەیی دەکرد و داوای یاریدەدەرێکی دەکرد بۆ سەرپەرشتی کردنی کاری چاپخانە. بەڕێزواند کەسێکی تازەی وەک یاریدەدەری بەرپرسی چاپخانە دانەمەزراند و کەسیشی بۆ یارمەتیدان نەخستە بەردەستی بەڵام کێشەکەی بە کەمێک وردەکاری بە شێوەیەکی جوان چارەسەر کرد. بەڕێزواند ژوورێکی بۆ بەرپرسی چاودێریکردنی چاپخانە دابینکرد و لەسەر دەرگاکەی تابلۆی سەرپەرشتیاری کاروباری ڕێکخستنی هەڵواسی، پاژەوە بەرپرسی چاودێریکردنی ئامێرەکانی چاپخانە بە خۆشحاڵی تەواوەوە بەردەوام بوو لەسەر کارەکەی و چیدی گلەییەکی لە قورسی کارەکەی نەبوو. لە کاتێکدا بە کردار کارەکەی قورستر بووبوو، ئەو لەمەی کە بووبووە سەرۆک و ئێستا ناچار نەبوو لەم و لەو دەستوور وەربگرێت و لە کارەکەیدا سەربەخۆ بوو، خۆشحاڵ بوو. پێدەچێت بە ڕای ئێوە مەسەلەیەکی مناڵانە بێت کە هەروەهایە، بەڵام ئەمە ڕاستی هەیە. ئەو سەردەمەی کە ناپلیۆن نیشانی لژیون دونوری هێنایە دی و لە نێوان سەربازەکانی خۆیدا خاچی نیشانی لژیونی دابەش کرد و هەژدە کەس لە ژەنڕاڵەکانی بە ماڕشاڵی فەڕەنسا ناوزەد کرد و پاکەی خۆی ناو نا لەشکری باڵا هەمووان وتیان کارەکی منداڵانەیە لە ئاستی کەسێکی بلیمەتی وەک ناپلیۆندا نییە ڕەخنەی ئەم ژمارەیە بە کاری ناپلیۆن ئەمە بوو کە دەیانوت ئەو بە سەربازە دلێر و ئازاکانی خۆی یاری منداڵان دەبەخشێت و مەبەستیان مەدالیای لژیون بوو ئایا بەنیازە منداڵ هەڵبخەڵەتێنێ؟ ناپلیۆن لە وەڵامی ئەواندا دەیوت. پیاوانی دلێر و بەجەرگ بە یاری منداڵان دەکرێنە یاری منداڵان. کاتێک کە شێوازی لەقەب و ناونیشان پێدان لە تاکەکان دەنێت لە ڕادەی ناپلیۆندا کاریگەری خۆی بنوێنێت، ئەو چۆن دەربارەی ئێوە کاریگەر نابێت؟ بۆ نموونە یەکێک لە هاوڕێکانی من کە ژنێکی بەتەمەنە و ناوی جنتە لە دانیشتوانی نیۆیۆرکە. ئەو لە دەست کوڕە هاروهاجەکانی دراوسێ کە دەچوونە چیمەنەکەیەوە و چیمەنەکەیان دەشێواند گلەیی هەبوو، بەڵام دەرەقەتیان نەدەهات. پاش ڕاوێژکردن ئەم خاتوونە بڕیاری دا کە. کە هەر لەم منداڵە هاروهاجانە بۆ چارەسەری کێشەکەی خۆی سوود وەرگرێت، ئەو یەکێک لە کوڕەکانی کردە بەرپرسی پاراستنی چیمەنەکەی و پێی وت، تۆ لە لایەنی منەوە بەرپرسی ئەگەر کەسێک هاتە ناو باخچەکەوە هەواڵم پێ بدە. کوڕەکە دەست بە جێ دەست بە کار بوو، ئاگرێکی کردەوە و شیشێکی داکرد و بە مناڵەکانی وت، ئەگەر کەسێک بێتە ناو چیمەنەکەوە بەم شیشە داخی دەکەم. لەوە پاش خاتوو جن بە پارێزگاری کوڕەکە بە بێوەی مایەوە لەبەرئەوەی کە خاتوو جن کوڕەکەی بە گرنگ دانابوو ئەویش هەروا بۆ سەلماندنی گرنگ بوونی خۆی بۆ بە دیهێنانی خواستەکەی ئەو خاتوونە تێکۆشا کەواتە بەڕێزان ئێوەش بۆ ئەنجامدانی ئەو کارانەی کە ئاراستەی خەڵکانی دەکەن بە جۆرێک ڕەفتار بکەن کە ئەوان خۆیان بە گرنگی هەستی پێ بکەن و بە خۆشحاڵیەوە کار لەسەر خواستی ئێوە بکەن. کورتەی بەشی چوارەم. نۆ شێواز بۆ گۆڕینی کەسانی تر کاریگەر بوون لەسەریان بەبێ ناڕەحەت کردن و بریندار کردنی. هەستەکانیان، دەستووری یەکەم، بە ستایش و ڕێز لێنانی ڕاستەقینە و پاکانە باسەکە دەست پێ بکەن و لە کۆتاییدا بەرامبەر ناچار بکەن بۆ پاراستنی بەهاکانی خۆی هەوڵ بدات. دەستووری دووەم، هەڵەکانی کەسانی بەرامبەر بە ناڕاستەوخۆی بدەنەوە بە ڕوویاندا و ئاگادار بن هەستی شانازی کردن و خۆ بە زل زانین لە قسەکانتاندا بوونی نەبێ. دەستووری سێهەم، لە بەرامبەر ئاراستە کردنی ڕەخنەکانتان لە کەسانی بەرامبەر سەرەتا باسی هەڵەکانی خۆتان بکەن. دەستووری چوارەم، لەبری دەستوەردانی ڕاستەوخۆ بۆ خواستەکانی خۆتان بە شێوەی پێشنیارکردن ئەم کارە بکەن. دەستووری پێنجەم، مۆڵەت دەن کەسی بەرامبەر کەسایەتی و ئابڕووی خۆی بپارێزێ. بریندارکردنی هەستی کەسانی تر کاری مرۆڤە گەورەکان نییە. دەستووری شەشەم، بە دەست و دڵی کراوەوە باسی بچووکترین پێشکەوتنەکانی کەسی بەرامبەرتان بکەن و بە گەرموگوڕی و پاکی تەواوەوە ستایشی ئەو کارانەیان بکەن. دەستووری حەوتەم، ناوی جوان و نازناوی باش ببەخشنە کەسانی بەرامبەرتان تاکو ئەوانیش هەوڵبدەن خۆیان بکەنە شیاو و شایستەی ئەو نازناوانە و بەم جۆرە هەردوولا دەگەنە ئەنجامی مەبەست. دەستووری هەشتەم، بە هاندانی کەسانی بەرامبەر وای پیشان بدەن کە نەهێشتنی عەیبەکانیان زۆر سادەیە. کارێک بکەن کە خواستی ئێوە بۆ لایەنی بەرامبەر ئاسان بێتە بەرچاو و خۆی لە بەرامبەر کارێکی نامومکیندا نەبینێتەوە. دەستووری نۆیەم بۆ ئەنجامدانی ئەو کارانەی کە بۆ خەڵکان پێشنیاری دەکەن، بە جۆرێک ڕەفتار بکەن کە ئەوان خۆیان بە گرنگ و بە بایەخ لە قەڵەم بدەن و بە خۆشحاڵییەوە کار بە خواستەکەی ئێوە بکەن.